بەڕاستی ئەوانەی ئیمانیان هێناوە و کردەوەی چاکیان کردووە بەهەشتەهایەکیان بۆ هەیە جۆگە و ڕووبار بەژێریانا ئەڕوا و گەیشتنی گەورەیش بە نیعمەتی خوا ئەمەیە. ان بطش ربک لشدید. بەڕاستی خوا سەختگیرە. انه هو یبدیء و یعید. بەڕاستی هەر خوایە لە سەرەتاوە ئادەمیزاد دروسەکا و هەر ئەویشە لەو دونیا زیندووی ئەکاتەوە و دروستی ئەکاتەوە. وهو الغفور الودود. هەر ئەویشە بەڕاستی گوناه بەخش و خاوەن خۆشەویستیە بۆ ئەوانەی فەرمان بەرداری لێ ئەکەن. ذو العرش المجید. تۆ مەدەرە قسەی کافرەکانی مەککە ئەو قورئانەی ئەوان باوەڕی پێ ناکەن قورئانێکی پڕشکۆیە. فی لوح محفوظ. لە لوح المحفوظدا نووسراوەتەوە و دەستی هیچ جۆرە گۆڕین و شێواندنێکی ناگاتێ.